لە وتاری جمعەی ڕابردوودا باسی ئەوەمان کرد چوینە ساڵێکی نوێی کۆچیەوە ساڵی 1432 کۆچی مێژووی مسلمانان مێژووی ئاینیمان کەلاریشمان نییە لە مێژووی زاینی و مێژووەکانی تر باسی ئەوەمان بۆ دەکا ئیسلام حەزارەتێکە شارستانیەتێکە سیستم و حکومڕانی و دەوڵەتێکە چەند بنەمایەکی داناوە بۆ بەڕێوەبردنی وڵات ئێمە باسی هیجرەت بەو شێوەیە ناکەین چیرۆک و حکایەتێکە و چۆن ڕۆیشت و چۆ ئاشکەوتێکەوە و جاڵجاڵۆکەیەک هێلانەی کرد لەوە گەورەتر دەبێت تەماشای هیجرەت بکرێ کە بۆ ئەمڕۆی مرۆڤایەتی بۆ ساڵێک کە دوو هەزار و دەیە و سەدەی بیست و یەک و تەکنەلۆژیا و عەولەمەیە ئایا ئەمڕۆ ئێمە چۆن ئیستفادە لە هیجرەتی پێغەمبەر بکەین صلی الله علیه وسلم وتاری جومعەی ڕابردوو بە چەند بەڵگە ئەوەمان ڕوونکردەوە ئیسلام تەنها نوێژێک تەنها کۆمەڵێ شەعائیر نییە بەندایەتی بێ لە بەینی خۆت و پەروەردگارتە ئیسلام بۆیەوە هاتووە سەر زەوی ئاوەدان بکاتەوە کۆمەڵە بنەما دەداتێ ئەفەرمێ هەر کەسێ ئەمانە جێبەجێکە ئەبێ بە حکومەت هەر کەسێ ئەمانە جێبەجێکە سایە و سێبەری دەبێ ئەگەر کافرێک جێبەجێی کا خوای گەورە یارمەتی ئەدا ئەگەر مسلمانێک جێبەجێی کا خوای گەورە سەرکەوتووی دەکا بنەماکانی دامەزراندنی دەوڵەتی مۆدێرن و پێشکەوت و خواز ئەمانن لە قورئاندا لە سیرەی پێغەمبەردا صلی الله علیه وسلم خاڵی یەکەم دەوڵەت ئەبێت لەسەر بنەمای علم و زانیاری بێ دووەمیان پاک و خاوێنی دەوڵەتەکە، سێیەمیان شەیدابوون بۆ ئازادی کە ئەوە بابەتی جومعەی ڕابردوومان بوو بە درێژی قسەمان لەسەر کرد. جومعەی ئەمڕۆ کە ئەم زنجیرە باسە ئەمڕۆ دووەم بەشیەتی باسی ئەوە دەکەین چوارەم بنەما بۆ دەوڵەتی پێشکەوتوو بۆ ئەوەی دەوڵەتێک لە سایەیە میللەتەکە بحەسێتەوە بریتیە لە ئەخلاقی سیاسی بریتییە لە ئەخلاقی سیاسی کە لەم شوێنەوە ئەم بنەمایەشمان دەست دەکەوێ شەوێکی تاریکە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ناردوویەتی بە شوێن هاوڵی بەڕێز و ئامۆزای خۆشەویست و گەنجی خوێنگەرمی ئیسلام ئیمامی علی کوڕی ئەبی طالبدا علی وەرە ئەم شەو ئیشێکم پێتا چوونە ئەو دیو دەرگاوە دەرگا داخرا ئەفەرمێ خوای گەورە ئاگاداری کردووم دە گەنجی شمشێر بەدەست لەو پشتی ئەو دیو دەرگاکەوە چاوەڕێی منن بچمە دەرەوە بە شمشێر دام پاچن و بمکوژن بۆ ئەوەی بە دە قەبیلە لە ناوم بەرن واتە پیلانێکی وەکو بڵێ نێودەوڵەتیە بۆ ئەو زەمەنە پیلانێکی دە قەبیلەیی بە دە هۆز لە ئینسانێک بدەن نەتوانی بەگشت چێدا بچی بە دە حکومەتی سەر زەوی لە ئینسانێک بدەن لە بنەمایەک بدەن لە فیکرەیەک بدەن بەڵام ئەی عەلی ئەزانی بۆچی تۆم بان کردووە من بە پشتیوانی ئەو ڕب العالمینە دەڕۆمە ناوەوە دەڕۆمە دەرەوە و چاویان نامبینێ بەڵام تۆ ئەبێت لەم شوێنە بمێنیتەوە وەرە کۆمەڵە ئەمانەتی خەڵکم لایە ئەم کوپە ئاڵتونانە، ئەم کیسە زێڕانە، ئەم چەند دیرهەم و دینارە ئاڵتونیانە، زیوانە، ئەمە ماڵی ئەو خەڵکەیە کە لەم شاری مەککەدا دەژین و بڕوایان بە من نیە و کافرن و هەوڵی کوشتنم دەدەن. سیقەیان بە من نەبێ بە مناڵەکەی خۆی نەبووە کابرا سیقەی بە کوڕەکەی و بە ژنەکەی نەبووە پارەی هەبووە لای دانێ ئەی محەممەد لە تۆ ئەمینترم دەست ناکەوێت خۆ ئەم پارانە بالات دەبێ هەتا ڕۆژێ پێویستیم دەبێ ئەی عەلی گیان ئەمشەو تۆ لێرە دەمێنێەوە ئەوە ناوی پارەکان و ئەوەش ماڵەکان بەیانی کە ڕۆژ بۆەوە من دەرچووم تۆ ئەو ئەمانەتانە دەدەیەوە بە خاوەنەکانیان پیلانی کوشتنی دادەندرێ ئەم پیلانی دانەوەی ئەمانەتەکان دەئادا ئەی پێغەمبەری خوا بۆ لەوەیە چێ ئەم پرسیارە بۆ بکەین ئەی وەێ تۆ ماڵ و مڵکت زەوت دەکرێ هەواڵانت هەموو پارەکانی نوکو سوهەیب لێ دەستێندرێ ئەی بۆ ناچی ئەم پارانە بەری لە تۆڵەدا ئەی کەسێ هەوڵی کوشتنت بدا خوێنت بڕێژێ مستحقی ئەوە نییە تۆ فرسەت بێنی و پارەکانی بخۆی بەڵام ئەفەرمێن نەخێر نەوەڵا ئەوە سیاسەتی بەرنامەی پێغەمبەر نییە لە سیاسەتە لە حکمڕانیدا چونکە من دەوڵەتێک پێک دێنم سەرەتاکەی لەسەر خیانەت بێ ئەبێ کۆتاییەکەی چۆن بێ پرسیارەکە ئەوەیە بۆ ئەی پێغەمبەری خوا بۆ ئەم ماوانە بدرێنەوە ئەفەرمێ ئاخر ئەم پارەیە ئەگەر کابرا لەوە ئەچێ کوڕەکەی لە دەرەوە شمشێری بەدەستەوە بێ و ئێستا چاوەڕێ کوشتنم بکە بەڵام ئەم پارەیە خۆ هەر ئی ئەو تاوانبارە نییە بەشی ژنەکەی پێوەیە بەشی مناڵە ساواکەی ناو بێشکەی پێوەیە کە هەرچی تاوانێک بێنیەتی بەشی خوشکە داماوەکەی پێوەیە ئەخمە میراتی ئەگە کابرا لەوێ مرد ئەم پارە بەشی هەموو ئەوانەی پێوەیە بەشی براکەی پێوەیە بەشی باوکە ڕیش سپیەکەی پێوەیە بەشی دایکە پرس سپیەکەی پێوەیە من چۆن پارەی کابرایەک داگیر کەم تەنها لە پێناوی ئەوەی تاوانبارە ئەی ئەوانەی تر سبحان الله لەم ئەخلاقە بەرزە ئەو سیستمەی ئەو سەردەمەدا نەبووە سەدەی بیست و یەک کە ئەمڕۆ بانق هەیە کابرا پارەکانی لە جیهان ئەخاتە ناو بانقەوە بۆی کەس لێی نەدزێ بۆی مناڵەکەی نەیبا بۆی لە ماڵان نەسووتێ بۆی دز نەیدزێ کەچی ئەمڕۆ سەردەمی بیست و یەک لە دیموکراتی ترین دەوڵەتی ئەم سەر زەویەدا بە حساب سیر ئەەکەی کابرا کە نەیاری حکومەتەکە بوو ئەگەر هەوڵی تیرۆرکردنی گەورەترین سەرکردەی سیاسی وڵات بدرێ کە پێغەمبەری خوایە هێشتا نابێ پارەکانی ئەو پیاوە دەست بەسەرا بگیرێ ئەگەر هەوڵی تیرۆرکردنی بدرێ ئەم هەوڵی تیرۆرکردنیشی نەداوە کەچی سەیرەکەی ئەوانەی ناری حکومەتەکانن لە جیهاندا یەکسەر پارەکانیان بلۆک دەکرێ ها لە بانقا دەست بەسەر پارەکانیاندا دەگیرێ ئیتر حەقیەوەی نییە ئەمە بەشی چێی پێوەیە یان نا ئەوە لە ئەمڕۆی سەردەمی ئێستادا کابرا لە ئەنتەرنێتە کۆمەڵێک بەڵگەنامە و فەزیعەتی ئەم حکومەتانە ئاشکرا دەکا یەکسەد دەسەڵاتدارانی جیهان پارەکانیان هەموو بلۆک کرد یەکسەد دەستیان بەسەرا کرد و لۆکیان کرد و کابرا مەحروم بوو لە هەموو پارەکانی بەڵام پێغەمبەری خوا صلی الله ئەو زەمانە ئەوەی ڕەفز کرد کە مافی بواری ئابووری و دارایی ئەبێ ڕەچاو بکرێ ئەبێ ڕەچاو بکرێ و نابێ دەستی بەسەرا بگیرێ ها ئەخلاقی سیاسی چەند جوانە ئەمانەتەکان فعلا درایەوە بە هەر کەسە خاوەنی خۆی دواتر ڕم بە باسی ئەوە کرابێی پێغەمبەری خوا ئێمە کە هەمومان دەرچوین بۆ تۆڵەی خۆمانیان لێ نەکەینەوە بۆ شەو نەچین بازاڕەکانیان بسووتێنین بۆ خانوەکانیان بسووتێنین دەیان گەنج هەبوو ئەوەی بۆ پێغەمبەری خوا اقتراح کردووە ئەی پێغەمبەری خوا چەم پێدەسپێری لە شەوی تاریکە لە بەردەرگای ماڵی خۆی تیرۆری یەکەم و دەیکوژم بەس تۆ ئەمن بفەرموو پێغەمبەری خوا فەرمووی ئەوە لە ئەخلاقی سیاسی ئێمەی موسڵمان ناوەشێتەوە چونکە ئارامی ناو شار تێک دەدا دوژمن نابێ لە ناو ماڵ و مناڵەکەی ئازەفەری پێبەری ئەگەر گولەت پێوە نێ نابێ ئارپێچی بە ناو ژن و منداڵەکەی داکەی نابێ خانۆکەی بسووتێنی نابێ بازاڕەکە بسووتێنی چونکە فەقیر و هەژار زەرەدمەند دەبێ چونکە ئاژاوە لە ناو شارا پیا ئەبێ بە تەحەداوە دەیڵم وەرن سیرکەن یەک جەنگ نەبووە کە پێغەمبەری خوا کردبێتی لەناو ئاوەدانیدا کرابێ هەمووی لە دەرەوەی شار بووە تۆڵەی خۆمان لە بەدرا دەکەینەوە کە لە ناو ژن و مناڵانە ماڵی خۆمان لە بەدرا وەردەگرینەوە کەمین بۆ قافڵەدا دەنین بەڵام ناچم بە شەو دوکانەکانی بسووتێنم ئا ئیسلام ئیڕهابیە ئا ئیسلام تیرۆرە تۆقاندنە وەکو ئەم سەردەمە بەسە مسلمانانی دادەبڕن ئەوە دینی پێغەمبەرە صلی الله علیه وسلم کە لە هجرەتا بەرچاو دەکەوێت پاشان ئیسلام ڕەچاوی مافی مناڵێکی ساوا دەکا کە نابێ بەهۆی تاوانبارێکەوە ڕوحی ئەویش پێوێتە مەترسیەوە هەر لە باسی هیجرەتەکانە هیجرەتی کردو بۆ تائیف کە چۆ بۆ تایف جەنابتان چیرۆکەکەتان بیستووە نەک وڵامیان نەدایەوە کە پشتیوانی لێ دەکەین مناڵ و هەرزە و شێت و شوریان بە شوێن خست و بەربارانیشیان کرد قاچ و قلی پێغەمبەری نازا صلی الله علیه وسلم ڕوحم بە قوربانی بێ خوێنی پێدا هاتە خوارەوە ناو پێڵاو و نەعلەکانی پڕ بوو لە خوێن پێغەمبەری خوا زۆر ئازاری پێگەیشت کاتێک کە بۆ پشوو لە باخەکەدا لایاندا بوو حەزەتی جوبریل هاتە لای فەرمووی ئەوە فریشتەیەکە ئەو ئەمری شاخ و شێوانە خوای گەورە بەوی سپاردووە لە خزمەتتدایە فریشتەکە هاتە خزمەتی و ئەی پێغەمبەری خوا لە خزمەتتدام خوا ڕوخسەتی پێداوی ئەگەر هەوڵ دەدەی ئەگەر ئاواتە و مەبەستە ئەو دوو شاخە گەورە هەڵدەگرم و بەسەر ئەهلی تایفا دەیبارێنم ڕەگ و ڕیشهاڵیان لە بنا دەردێنین پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی نا نا نابێ شتی وا وتیان بۆ ئەی پێغەمبەری خوا فەرمووی ئاخر ئەوانە مناڵی بێ تاوان لەو شارەدا دەژی ژنی بێ تاوانی تێدایە کۆمەڵە خەڵکی لار و لەوێری نەفام و نەزان کە هیدایەتی خوا ئیشەڵڵا لە دوا ڕۆژا وەردەگرێ ئومێدەوارم ئەولادی ئەم تاوانبارانە بەرەو ئیسلام و خواناسی بێ با لەناو نەچێ ئەم شارە با مناڵی ساوا ئاگر و ئاسن بەسەریا نەبارێ حەز دەکەم کە سیرەی پێغەمبەر صلی الله علیه وسلم خوێندرایەوە خاڵ بە خاڵ سەرنجی بدەن یەکە لەوانێ بپرسێ بڵێ مامۆستایەوە چەند جار بۆ ئێمەی باس دەکەن ئەی باشە بۆ پێغەمبەری خوا کە لە پەنا کەعبەدا ئوم جەمیلی ئامۆژنی کە ژنی ئەبو لەهەبە ئەی باشە بۆ لە تائیفیشا چاویان شوێر نەبوو ئەو گەنج و نەفامانە کە نەتوانن بەر بە پێغەمبەرادان ئەمە پرسیارێکە ئەی خوا هەر ئەو خوایە نییە کە لەوێ چاوی شوێر کردن ئەو ئافرەتە ئەو دوژمنی خوا پێغەمبەری نەبینی ئەی بۆ ئەم دوژمنی خوایانە پێغەمبەر لەوێ دەبینن براکەم لەوێدا لەوەدا کە ئوم جەمیل تاوێرێک بدا بە سەری ئیشی شخصیە پێغەمبەری خوا دیفاعی لێ دەکا بەڵام لە طائفە بنەمای دەوڵەتدا دەمەزرێ پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بەم کردەوە ئەوەی چەسپان لە دەوڵەتە کە ئەخلاق دەبێ هەبێ نابێ بەهۆی تاوانبارێکەوە کە لە ماڵێکەوە فیشەکێکت پێوە دەنێت تۆ ماڵەکەی بەسەرا بسووتێنی باسی سەدەی بیست و یەک دەکا پێغەمبەری خوا ئەزانی لەوانەیەکی بڵێ ئەمە چییە شاخ باراندن و دوو شاخ بە یەک کێشی بەسەریاندا باسی ئەو تارە و قەسف و تۆپی تارەی ئەمڕۆیە واتە بۆت نییە ئاگر و ئاسنی بەسەرا بارێنی ئەزانی کاتێ تارە قەسف دەکا وەکو شاخ بەسەر تا بڕوخێ وەکو ئەو هەموو ئاگر و ئاسنە لاپاڵم هەیە سەد تەنە سەد هەزار کیلۆیە ئاگر و ئاسن بەسەر مناڵ و فەقیرا دێتە خوارەوە لە فەلەستین لە قودس لەم شوێنانەی دنیا بەدەستی جوولەکە و زاڵمانی دنیاوە پێغەمبەری خوا ئەو سەردەمە ئەوەی ڕەفز کرد ئەی خەڵک دەڵێ بۆ ئەی بۆ پێغەمبەری خوا بە قسە نەیگوت بفەرمێ حەرامە ئاگر و ئاسن لە ئاسمانەوە بەسەر خەڵکا دابارێ نەخێر ئەمەی لە شوێنەکە وت بە خوێنی خۆی ئەم یاسایی نووسی کە دڵ پڕە لە محنەت و دڵ داوای تۆڵە دەکا لەو وەختە تۆ مناڵەوەرکرد بە دوو کەوێتەنەکەت بە دوودا لێدەن قاچت خوێناوی ببێ کەس نەبێت جوابت داتەوە ئا لەو کاتەدا پێغمبەری خوا ئەو ڕەحمەتەی نواند فەرمووی ئەمە یاسای نێودەوڵەتیە نابێ ژن و مناڵی بێ تاوان بە تاوانباری تاوانکارانی وڵات حکمیان لەگەڵا بکرێ نابێ ئاگرو ئاسنیان بەسەرا بارێ بە خوێن ئەم بنچینە لە دژمنکاریدا شتێک نییە ناوی ماف بێ بەڵام پێغەمبەری خوا 1432 ساڵ ئەوەی ڕەت کردەوە لەمەوبەر ئەوەی ڕەت کردەوە کە نەخێر سیاسەت دەبێ ئەخلاقی لەگەڵ بێ کەی ئەخلاقیش داخڵی سیاسەت دەبێ کە دینی خوا پەیڕەوی کا کە تۆ لە خوا بترسی کەی ویژدانت دەبێت کە خوا بناسی کەی ویژدانت دەبێت کە بڕوات بە لێپرسینەوەی ڕۆژی قیامەت هەبێت کە لەسەر مناڵێکی ساوا لێ دەپرسرێتەوە بەسە بۆ ڕەتکردنەوەی ئەوەی کە خەڵکێک وا بزانێت تۆمەتی ئەنفال پەنا بەخوا زیندە بەچاڵکردنی ژن و مناڵ تۆپباران و شیماباران بەسەر خەڵکی بێتاوانە پەنای ببرێ بۆ سوورەتێکی قورئان بە ناوی ئەنفالەوە ئەها پێغەمبەری خوا بەکردەوە چۆن ئەوەی سەلمان قاچم خوێناوی بێ و بەر بەلا سەرم کەوێ قبوڵم نییە ئاگر و ئاسن بەسەر ژن و مناڵی بێتاوانە ببارێ قبوڵم نییە ماڵ و سامانی مناڵە ساواکانی بخۆم و ئەنفالی کەم و بەرخۆمی دەم و مەڕ و ماڵاتی تاڵان کەم هەر ئەمە بەڵگەیە بە دەست جەنابتانەوە کە ڕەدی بێدینان و دوژمنان و ناحەزانی ئیسلامی پێ بدەنەوە بەڵام بەداخەوە بەڵام بەداخەوە کاتەی دینی خوا حاکم نەبوو ئەو کاتەی کە کوفر حکمی دنیای کرد بزانن بزانن کافر چۆن لەگەڵ ئەهلی ئیسلاما جوڵاوەتەوە ئەوەتا لە کاتێک کە شۆڕشی هەزار و نۆ سەد و حەڤدە ی شۆڕشی سووری ئۆکتۆبەری هەزار و نۆ سەد و حەڤدە لە ڕووسیا ڕوویدا هەرێمێکی موسڵمان هەبوو وڵاتی چۆکو ئەم کوردستانە موسڵمان نشین ناوی وڵاتی قەڕەمە محدث و فەرموودە ناسی بەناوبانگ ئیمامی نەسایی کە ئێمە حەدیسەکانی لێوەردەگرین خەڵکی ئەو وڵاتەیە کاتێک کە شویعیەکان حکمیان کرد ساڵی 1922 دەستیان بەسەر ئەم وڵاتە مسلمانەدا گرت لە مەسافەی یەک مانگا سەد هەزار کەسیان بەس لە برسان لێ کوشتن نان و پێخۆریان لێ بڕین سەد هەزار کەس بەس لە برسان ئەسکی خۆی هەڵگشی هەتا سکی تەقی لە برسانە لە هەزار و نۆ سەد و بیست و دوو تا هەزار و نۆ سەد و چل واتە بە هەژدە ساڵ وڵاتەکە پێنج ملیۆن مسلمانی تێدا بوو مانەوە یەک ملیۆن چوار ملیۆنیان لێ شەهید کرا ئەو ملیۆنەشی ستالین هات و هەر هەمووی دەربەدەر کردن ئەو حکمێکی کۆمۆنستی بە حساب شۆڕشی پرۆلیتار و چینی چەوساو و کرێکار و مافی مرۆڤ لە تورکستاندا کاتێک کۆمونستەکان دەستیان بە سەراگرت ساڵی 1922 تا 1932 واتە بە دە ساڵ بە دە ساڵ سێ ملیۆن کەسیان ئاوا تەوقدا هەموو لە برسانە مردن کتێبەکەی پێڵە مرد و خۆرەکان وای لێهات لاشەی یەکتریان دەخوارد هیچ خۆراکێک لەو وڵاتەدا نەما نەیان هێز هیچ خواردنێکیان لە وڵاتانەوە بۆ بچێ حتا وەکو ئەو دەمرد کابراز باوکەکە دەمرد ئەولادەکەی لە برسانە گۆشتی ڕانی باوکەکەی دەبرژان مردوخۆرەکان سێ ملیۆن خەڵک لە برساندا مرد ئەمە سیاسەتی نێودەوڵەتی جیهانی لە شەڕی جیهانیدا ئەمریکا یەک قمەلەی لە هێرۆشیمادا دوای ئەو هەموو ساڵە نزیکی پەنجا و ئەوەندە ساڵەیە ئێستا مناڵ لە یابانە لە دایک دەبێت سەیەکن دەستێکی لێرەوە نییە چاوێکی هەر بووە نەکراوە هەر گوێیەکی نییە ئەسەری ئەو قمبەلە ئەتۆمی ئەو زەمانە لێیداوە ئەی باشە حەساری ئیقتسادی نەمان بینێ گەمارۆی ئابووری خرایە سەر ڕژێمی لە ناوچووی عێراق ئێستاش ئەم میلەتی کوردە پێوەی دەناڵێنێ ئێستاش ماڵی وا هەیە لە فەقیری هەر ڕزگاری نەبوو داماوە باشە سەدام و سەدامیەکان برسیان بوو نەخێر چاولێ سیاست ئەگە ئەخلاقی لەگەڵ نەبوو چۆن وێران کەرە ئەو قمبەلانەی کە ئەمریکا لەم شەڕی ڕزگارکردنی عێراقا لە بەغا و لە فەلوجە و ئەوێداوە ئێستا دڵن سەرەتانی لە عێراقا بڵاو کردوێتەوە یعنی ئەوەندە قمبەلەی ژەهراوی بوون هیچ مشکلەی نەبوو بەر کێ دەکەوێ مناڵ هەڵی دەمژێ ژن هەڵی دەمژێ دەڵێ سیاسەت ئەخلاقی تێدا نییە ئەوان وا دەڵێن بۆیە جۆرج بۆش لە هەفتەی ڕابردوودا مقابلەیەکیم خوێندەوە ئەڵێ باسی سیاسەت بکە دەڵێت ئامان وازی لێ بێنە ئەوە زەلکا و زێرا بێ کە نامەوێ بوونەکەی بێتەوە بەسەرمدا یعنی ئەوەندەمان خراپەکاری کردووە لەناو زێرابە هەڵسوکەوتمان کردووە وەکو زێرابی پیسی وا بۆ سیاسەت بەڵام لە ئیسلامدا سیاسەت ئەو پیسیە نییە و ئەوە سیاسەتی پێغەمبەری خوایە صلی الله علیه وسلم بۆیە شانازی بە ئیسلامەتەکەتەوە بکە کە ئەم دینە کۆنی بەسەردا نایە ئەمڕۆ ئێستا جیهان پێویستی بە ڕێباز و بەرنامەکەی پێغەمبەری خوایە صلی الله علیه وسلم بنەمای پێنجەم کە ئیسلام لە هجرەتا دابینی کرد بۆ حکومەتی پێشکەوت و هەر وڵاتێ بێ پێشکەوتو بێ دەبێ ئەمە بنەمای بێ بواری نیشتەجێبوون و دامودەزگاکانی حکومەت پێغەمبەر صلی الله علیه وسلم ئەو ڕۆژەی گەیشتە ناو شاری مەدینە هیچ پشوێکی نەدابوو فەرمووی ئەبێ مزگەوت دروست بکرێ کاتێک کە باسی مزگەوت دەکرێت تکام وایە ئەم مزگەوتانە نایەتە بەرچاو کە نوێژ بۆ نوێژ قفڵەکەی لێ دەدرێ هەندێک خەڵکی بێ ئیش و بێکار بۆ ئاودەستەکانی لادەدا نوێژیشی تێدا ناکا یان تەعزیەخانەیە حەیە بە حەیاتی ناو ئەم حەرمی مزگەوتەی نەبینیەوە بەس بۆ تەعزیەخانە دێ واللهی ئەمە بچووککردنەوەی مزگەوتە هەموو بینایەک دیفاع لێکەر و حەرەسێکی هەیە بەس مزگەوت و ماڵی خوانیەتی بەداخەوە چەند جارێ مە نوێژ دەکەین لەوێ کابرا دێ لە حیوانێکی مزگەوتەکە ئاخەوێ نوێژەکەش لەگەڵا ناکەو ئەبێ ڕۆژی دە شەڕ بکەی هەموو دایرەیەک حیمایە خۆی هەیە مزگەوت نەبێ کە بێنازە بەداخەوە بێنازە مەلا بێنازی دەکا مجێور بێنازی دەکا موەزین بێنازی دەکا خەڵک زوڵمی لێ دەکا بەڵام پێغەمبەری خوا کە مزگەوتی دروست کرد ئەزانن چی دروست کرد هەرچی دام و دەستگای حکومەتە لە مزگەوتا دروست کرا مزگەوتەکەی پێغەمبەر سەد مەتر بە سەد مەتر بوو سەد مەتر درێژی و سەد مەتر پانی ئەزانی چەند گەورەیە باوەڕتان بێت ڕبعێکیشی پڕ نەدەبوو لە نوێشکە چونکە مەدینە ئەوەندە گەورە نەبوو ئەو زەمەنە ئەی بۆ پێغەمبەری خوا ئەم هەم مزگەوتە گەورە دروست کرد مزگەوت لەو زەمەنەدا یعنی ئەم دام و دەستگایانە بەشێکی نوێژی تێدا دەکرا جمعە و جەماعەت و خواناسی زیکری خوا بەشێکی مەدرەسەی علم بوو ئەها سی ساڵ لەمەوبەریش هەرچی گەورە زانای ئەم وڵاتی کوردستان و عێراقەیە لە مزگەوتا کاکە پێگەی ئەها ئێمە ڵێن جامعە مزگەوت جامعە لە شوێنی ئەو جامعانەی کە ئێستا هەیە یەک جامعە لە وڵاتی کوردستانە هەبوو ئەرێ زانکۆی سلێمانی هەولێر کوێ وەرە لە نالی و مەولەویەوە حەتاوەکو قائیدە گەورەکانی سیاسەت نۆرانی حکومەتی کوردی هەر هەموو لە حجرەی مزگەوتا پێگەیشتن مزگەوت نەبووە لە کوردستانە حجرەی نەبێ دە ماڵ و حجرەی فەقەی تێدا بووە فەقیهی تێدا پەروەردە بووە واتە مزگەوت زانکۆ بوو بەشێکی مزگەوتەکە دەرس و علمی تێدا دەوترایەوە هەموو جۆرە زانیاریەک مزگەوت زانکۆ بوو مزگەوت شوێنی پێشوازی وەفتەکان بوو هەر وەفتێک لە وڵاتانەوە پاتایە پێغەمبەری خوارد لە مزگەوتا پێشوازی لێ دەکرد مزگەوت بنکەی ئەدەبی و ڕووناکبیری ئەم سەردەمە بوو پێغەمبەری خوا شاعیرانی دێنا حەسان و فڵان و فڵان دەیفەرموو دەی شعر بخوێننەوە ئەها ئەبینی لە مزگەوتەکانی ئێمەدا لە حوجرەکاندا چل پەنجا ساڵ لەمەوبەر کۆڕی ئەدەبی و شعری هەبووە شێخ ڕەزا بۆ نالی و سالم بۆ کوردی و فڵان بۆ فڵان مەولانە خالید بۆ ئەو ئەمە هەمووی لە مزگەوت و حوجرەی مزگەوتان نووسراوە ئەو هەموو ئەدەبیات و ئەو هەموو شعرە بنکەی ئەدەبی و ڕووناکبیری بوو مزگەوت ئیدارەی پۆست و گەیاندن بوو هەرچی نامەیەک هاتە دەهاتە مزگەوت پێغەمبەر هەر نامەیەکی بنووسیا لە مزگەوتەوە دەینار بۆ شوێنان مزگەوت شوێنی مەشقی سوپا بوو ئەو سوپای بەرگری لە شاری مەدینە و حکومەتی موسڵمانان دەکرد ئەو سوپا لە مزگەوتا پێدەگەیەندرا لە مزگەوتا مسلح دەکرا لە حەدیسەکەی بوخاریدا نافەرمێ ڕۆژی جەژن پێغەمبەری خوا لەگەڵ خاتو عائیشەی خێزانیا سەیری ناو مزگەوتەکەی دەکرد کە حەبەشەکان شەڕ و شمشێریان دەکرد و ڕمبازیان دەکرد و خۆیان بۆ مەشق ئامادە دەکرد واتە بەشێکی مەکتەبی عەسکەری بووە مزگەوت خەستەخانە بووە بەلاتەوە عەجیب نەبێ گۆشەی دواوەی مزگەوتەکە خەستەخانە بوو ئەو سەحابانەی لە شەڕا بریندار دەکران ئەو نەخۆشانەی بێکەس و بێدەر بوون و ماڵیان نەبوو پێغەمبەر دەیفەرموو بیهێنن بۆ مزگەوت هەموو پێنج فەرزە عیادەیان دەکرا ماڵ و مناڵەکەشیان ئیسراحەت بوو ئەوانیش لەوێ کە چاویان بەو هەموو نور و بەرەکەت و دەنگ و سڵا و بانگی محەممەدە دەکەوت هەنوە ئەهوەنیەک بەنایاندا دەهات چەند دکتۆر لەوێ کاری دەکرد واتە مزگەوت خەستەخانەش بوو مزگەوت پەرلەمان بوو ڕاوێژ لە مزگەوتا دەکرا پێغەمبەری خوا یەک کاری نەکردو بەبێ ڕاوێژی سەحابە دەیفەرموو بۆ ئوحد ڕەئیتان چییە من ڕەئیم وایە بمێنمەوە لە ناو شاری مەدینەدا دیفاع لە خۆمان بکەین لە ماڵەکانە بەڵام تەرەفی معارەزە واتە دژی پێغەمبەر ڕەئیەک هەبوو نەخێر ئەی پێغەمبەری خوا ئەبێ بۆیان بچینە دەرەوە مادام فەرموو دەنگس بەرز کەنەوە کە دەستیان لە مزگەوتا بەرز کردەوە ڕەئی ئەوانەی کە مخالیف بە پێغەمبەر بوو زیاتر بوو پێغەمبەر لە ڕەئی خۆی پاشگەز بەوە بە دووی ئەوان کەوت هەتا مزگەوت پەرلەمانێک بوو نەک وەک پەرلەمانە کارتۆنیەکانی ئێستا ڕەئی کێ زەغڵە بوو حەق بوو یەکسەر پێغەمبەر تەسلیمی ئەو حەقە دەبوو پەرلەمان بوو دەنگی پیا بەرز دەکرایەوە دەستی تێدا بەرز دەکرایەوە شوڕای تێدا دەکرا مزگەوت محکمە بوو ئەها اجعلوا هذا النکاح واجعلوه في المساجد اعلنوا هذا النکاح واجعلوه في المساجد ئیعلانی نیکاح بکەن کە ژن و ژنخوازیەک ڕوویدا با خەڵک بزانێت لە مزگەوتە ڕۆژی وا هەبوو چل پەنجا گەنج دەهاتە مزگەوت لە خزمەت پێغەمبەرە عەقدی نیکاحەکە دەکرا واتە مزگەوت دەستگای باری کەسیەتی بوو خەڵک شکاتی لە کەسی هەوا لە مزگەوتا سکاڵاکەی تۆمار دەکرد و تاوانبار دەهێنرا مزگەوت و مەحکەمەکە دەکرا مزگەوت مەحکەمە و دادگا و قەزا بوو مزگەوت شوێنی کۆبوونەوەی هەرچی چین و توێژی خەڵک بوو لە ژن لە پیاو لە گەنج لە پیر لە مناڵی ساوا مناڵی مەلۆتکە لە مزگەوتا دایکەکەی دەیهێنا پێنج فەرزە بۆ نوێژ لە نوێژی بەیانیاندا دەفەمێ ئافرەتان کە لە مزگەوتێ لە نوێژی بەیانی دەڕۆیشتنەوە هێشتا پیاو و ژن لە یەک جیا نەدەکرایەوە پێغەمبەر فەرموو با خۆ بە یەک نەکێشن ژنان لە پەنا دیوارەکەەوە بڕۆن و پیاوەکان بە ناوەڕاستی ڕێگاکەدا یعنی نوێژی بەیانیش کۆبوونەوەی عامی میللەت لە مزگەوتا دەکرا دەورەیەکی ئیجتیماعی بوو بەیت المال بوو هەرچی پارە و سامانی دەوڵەت بوو لە مزگەوتە هەڵدەگیرا ژووری بۆ تەرخان کرابوو مزگەوت میوانخانە بوو بێدەرەتانەکان بێماڵ و حاڵەکان گەنجەکان هەمووی دەهاتن لە مزگەوتە ئەهلی سوفا لەوێدا دەمانەوە کەواتە مزگەوت بەو ئیعتیبارەی ئەمڕۆ مەجموعە دەوائرێک بوو ها ئەمڕۆکانە دوای لەم چەند ساڵەدا ئەوەدا هاتووە لە وڵاتی ئێمە ئەڵێ کۆمەڵگەی فەرمانگەکان بینایەکی گەورە دروست دەکرێت هەر لە پۆلیس لە ئاسایش لە حکومەت لە ناحیە نازام لە مالیە لە ئاگر کوژێنەوە لە نفوس هەمووی دەکرێتە یەک دایرەوە والله ئەوە بیری پێغەمبەرە صلی الله عليه وسلم 1432 ساڵ لەمەوبەر بیری کردەوە بۆ کار ئاسانی کاروباری میلەت با یەک دەستگای گشتی هەبێ یەک بینا هەبێ هەرچی پێویستی میلەتەکەی تیابێ ئەڵا لەو فکرە جوانە لەو سیاسەتە ژیرانە لەو پێشکەوتوخوازەی کە بەدەمەوە هەیە کەواتە کە دەڵێی مزگەوت یعنی پێغەمبەری خوا هەرچی پێویستێکی ژیانی ئەو خەڵکەیە دابینی کرد هەموو بیناکانی بۆ دروستکردن بەهۆی مزگەوتەوە هێشتا خشتێکی لەسەر خشتێک نەناو بۆ ماڵەکەی خۆی ڕوحم بە قوربان بێ ئەی پێغەمبەری خوا صلی سەلەم هێشتا ماڵەکەی خۆی لە ماڵی خەڵکایە ژوورێکیان داوەتێ ماڵ مناڵەکەی تیا دەژیا هەرچی پێویستی دام و دەستگای حکومەتە دابینی کردووە هێشتا ماڵەکەی خۆی لەگەڵ ماڵی خەڵکا دەژیا و خشتێکی لەسەر خشتێک نەناوە ئەو دەرسەی فێری کار بەدەستان کرد ئەبێ گوزەرانی خەڵک ئەبێ ماڵی خەڵک ئەبێ حکومەتی خەڵک پێش ماڵەکەی خۆت کەوێ ئێستا سەیرەکەی مەسوولی وا هەیە بیست خانووی هەیە وەرە دەبێت پێ دەڵم تا ئێستا مەکتەبی نییە کابرا چەند شوقە و بینای بەناوەوەیە هەر لە عێراق و لە کوردستانە سەیرەکەی هێشتا لادی وایە خەستەخانەی نییە بەڵام پێغەمبەری خوا صلی سەلەم بە کاربەدەستانی فەرموو ئەوەی بە ڕێبازی منا ئەڕوا هەتا حکومەت هەموو ماڵەکانی خۆی تەواو نەبن هەموو دەستگاکانی تەواو نەبن نابێت سەرکردەی وڵات لە ناو خانی خۆیدا بژیە تخوا مە کۆنەپەرستیە خەڵکینە ئەمە ئەم دینە نییە کە مرۆڤایەتی جارشکە لە سایدا دەحەسێتەوە خەڵک ئەبێ بەم حکومە ڕازی نەبێ ئەبێ ئەمە دواکەوتوی بێ ئەمە حکایەت و چیرۆک بێ نەوەڵا حتا میراتیان لە یەک دەگرت دوای ئەحکامی میرات هات و هەر کەسێ بۆ گەڕایەوە بۆ شوێنی خۆی بۆ ئەمەت کرد ئەی پێغەمبەری خوا صلی وسلم بۆ ئەمە بۆ ئەوەی یاسایەک دروست نەبێ پێ بۆ تێ ماڵە ئاوارە هەر لە سەدەی بیست و یەکا جیهان بە ماڵە ئاوارەوە دەناڵێنێ لەم کوردستانە پێشکەوت و خوازی بە حساب خۆشماندا بۆ ئەوەی نەڵێن ئەوە ماڵە ئاوارەکانی مەدینەن ئەوە ماڵە ئاوارەکانی مەکەن کە هیجرەتیان کردو بۆ مەدینە هەتا هەتا بە ئاوارە حساب دەبن چونکە خەڵکێک کە خۆی بە ئاوارە زانێ قەت قەت وەکو خەڵکی ئەسڵی وڵاتەکە دڵی بەو وڵاتە ناسووتێ خۆی بۆ بەخت ناکات دڵی پێی خۆش نییە ئاوەدانی ناکاتەوە هەموو ڕۆژە چاوەڕێ ئەوەیە بگەڕێتەوە بۆ شوێنەکەی خۆی ئەمجا دوو تەفرەقەی دروست دەبێ بەڵام پێغەمبەری خوا بەم برایەتیە ئەوەی دروست کرد دوای هەر کەسەش بوو بە خاوەنی خانووی خۆی هەر کەسە بوو بە خاوەنی ماڵ و حاڵی خۆی هەر کەسە خانووی لە شوێنێکا دروست کرد یەک مەککەی هەستی بەوە نەدەکرد ئاوارەیە لە ناو شاری مەدینەدا یەک مەدینەیش هەستی بەوە نەدەکرد ئەمە مەککەیە و ئەرکە لەسەری و میوانە لە وڵاتەکەدا هەمووی بە نیشتیمانی خۆی دەزانی بۆیە کابرایەکی مەدینە کە خەڵکی ئەوێ بوو لەگەڵ کابرایەکی مەککەیدا ڕێک وەکو یەک دیفاعیان لە شاری مەدینە دەکرد چ سیاسەتێکی ژیرانە و بەهێزە کەچی ئەمڕۆ دەبینین ئێمە ئەوە ئاوارەی هەولێری و ئەوە ئاوارەی سلێمانی ئەوە ماڵە ئاوارەکانی کەرکووکە و یعنی بە حساب سەدەی بیست و یەکە و خەڵک زۆر پێشکەوتوو ئێستا ناوی ئاوارە لە خەڵک نابێتەوە ئێستا دەبینی لە ئەوروپا ئەوە هەیە لە ئەوروپا ئەوەی خەڵکی ئەسڵی وڵاتەکە بە دەرەجە یەکە ئەو کوردانەی ئێمە کوڕی تۆ ئەو ئەو کە دەچن بۆ هاوڵاتی دەرەجە دووە ئەبینی هەیە دەرەجە سێ بە پێی پلەکەی بە پێی خوێندەواریەکەی بە پێی ئاستی ڕۆشنبیریەکەی پلەی چوارە پلەی دووە پلەی سێیە چاولێ زۆربەی ئەوانەی ئاژاوە لە غەربا دەنێنەوە خەڵکی ئەوێنین خەڵکی ئەم شەرقەن چونکە بە وڵاتی خۆی نازانێ ئەڵێ من هاوڵاتی دەرەجە دووم پلە دوو حسابم بۆ دەکرێ زۆر هاوڵاتی هەیە ناڵن لە شاری لەندەنا لە بەریتانیا نیشتەجێ بێ ئەبێت لە شارەشکە نیشتەجێ بی چونکە تۆ هێشتا پلە دووی لە وڵاتەدا بەڵام پێغەمبەری خوا صلی سەلەم هەزار و چوار سەد و سی و دوو ساڵ لەمەوبەر ئەو سیاسەتەی هەڵوەشاندەوە چەند جێگایەکی ناشرینە چەند ناوێکی بەدە دوول لە ڕووی جەنابتان لە سلێمانی دەڵێن ئەوە ماڵی فیرعەونەکانە کابرا حساب سەرکردەی سیاسی ئەم میلەتە بووە لە سێدارە دراوە پەتی سێدارە کراوەتە ملی بەڵام چونکە بە پارەی دزی خانووی بۆ کراوە خەڵکە پێڵان ئەوە ماڵە فیرعەونەکانن ئەزانی فیرعەون یعنی ڕەنجی ڕەشی یعنی ستەم یعنی دزی یعنی فزی یعنی ناشیرنی یعنی داوێن پیسی یعنی بەدڕەوشتی ها خەڵک پەنجەی بۆ درێژەکە ئەوە ماڵە فیرعەونەکانن وەڵڵاهی ئەبوو ئەو سەرکردانە ماڵ منداڵەکەیان نەیویستایە بێگوتایە حەیفە خوێنی شەهیدەکان بکرێ بە فیرعەون ئێستا بڵێن ئەوە ماڵی مۆزەفەکانن ئەوە سیاسەتێکی چەوتی ئەم حکومەتەیە ئەبێ بگەڕێنەوە بۆ ڕێبازی پێغەمبەر وەرن کاکە ژیاننامەکەی بخوێننەوە بزانن نابێ ئەو جیاواز جیاوازی هەبێ ئەمە ماڵی فڵانەکانن ئەوە دۆلاراوایە ئەوە ماڵە مەسئولەکانن ئەوە فیرعەونەکانن ئەوە ئاوارەکانن ئەوە خەڵک وای لێدێ هەمووی وەکو یەک ئەم وڵاتەی خۆش ناوێ نەخێر کوێت بۆ گونجا وەکو ئەو خەڵکە تۆش هاوڵاتیشی لە ناویا بژیات ئەو مەسولانە چەند بەڕێزن کە ماڵەکانیان لە قۆڵانی هەژارەکاندایە ئەی ئەوانە چەند ناشیرنن کە خۆیان جیا دەکەنەوانە و باق و پارک و حەدیقات لە دەوری خۆیان کۆ دەکەنەوە خەڵ لەوە فیرعەونەکانن ئەوە لە فیرعەونی زمانی موسا پیسترن ئەوە لە ئەبو جەهلی زمانی محەممەد مستەفا پیسترن با کڵاشی لە پێدابێ و با قاتی کوردی لە بەرابێ و با مشکی و جامانش ببەستێ ئەبو جەهل هەر ئەبو جەهلە بە هەر زمانێ قسە بکە و لە سەدەی بیست و یەکا بژیان هەزار و چوار سەد ساڵ لەمەوبەر بژیا هیچ فەرقی نییە بۆ میللەت بەڵام کۆتای وتارەکەم بەوە دێنم بۆ خەڵک ئەم جوانی ئیسلامە نابینێ بۆ خەڵک ئیسلام ئەوە ناناسێ لەبەر دوو هۆ هەندێ حکامی عەرەب هەندێ دەسەڵاتدار هەن لە وڵاتی نیشتیمانی ئیسلامدا وا تەمسیلی ئیسلام دەکەن کە ئەمانە نوێنەری خوا و پێغەمبەری خوان بەسەر میلەتەوە بەڵام ئەوەی فڕی ئیسلامەتی بێ بە دینی خواوە نیانە بەڵام غەرب دایناون جومعە ڕابردوو هەندێکم لێ باس کردن بۆ ناشیرینکردنی دینی ئیسلام لەبەر چاوی من و تۆ کابرا ئەنفالت دەکات دەڵە سوڕەتێکی قورئان باسی ئەنفال دەکات تخوا پێغەمبەری خوا سیاسەتی وا بووە پێغەمبەری خوا ئەوە بۆم باس کردن ئەوە ئەوە دە هەڵسو کەوتی بووە لەگەڵ ژنا لەگەڵ مناوە لەگەڵ سەروت و سامانی خەڵکە ئەگەر ویستویەتی بیکوژێ ئەم ئامادە نەبووە بەردێکی بەسەراب بارێنێ نەخێر کابرای ئافرەتێکی ڕۆژنامەنووس هەیە زۆر ئافرەتێکی وریا و ژیرە ناوی ئۆریانا ڤالانسیە خەڵکی وڵاتی ئیتالیایە ڕۆژنامەنووسێکی یعنی عالەمیە بە هەموو وڵاتانەوە دەگەڕێت چاوپێکەوتنێکی لەگەڵ معەمەر قەزافی ڕئیسی لیبیا کرد کابرایەکی شێتەڵوکە چەند ساڵە ئەو وڵاتی لیبیا ئەوانەی داگیر کردووە کوردی ئێمەش پێ خەڵەتان بوو جارێک نەدمی دەرچوو بوو کتوی کورد ببێ بە حکومەت لەو لە دەروازەی سلێمانی ئەمە پارکی سەرکردە معەمەر قەزافیە کەچی وەڵا کە سەدام ئیعدام کرا تەعزیە بۆ دانابوو دیسان پارکەکەیان لابردەوە وەرە حکومە تۆ تا ئێستا نەزانی کێ دۆستە و کێ دوژمنتە ڕۆژێ دۆستمە ڕۆژێ دوژمن بە ڕۆژێ ناوی هەڵواسە ڕۆژێ قایمەکەی لێوەکە ئەو معەمەر قەزافی ئەم ئافرەتە چاوپێکەوتنێکی دوو سعاتی لەگەڵا کرد ئاخر پرسیار وتی جەنابی سەرۆک یەک پرسیارم ماوە وتی فەرموو وتی تۆ بڕوات بە بوونی خوا هەیە معمر قەزافی لە کورسەکەی تۆزە کشایە وانە دموچاوی سوور بۆ وتی ئەوە تۆ ئەڵێی چی من پیاوێکی مسلمانم عەرەبم سەرکردەی وڵاتێکی عەرەبی و ئیسلامیم چۆن بڕوام بە بوونی خوا نییە بۆ ئەو پرسیارم لێ دەکەی وتی دەی وەڵڵای من دوو سەعاتە لەگەڵ تۆ دادەنیشم باسی کاروباری وڵات و میللەتت لێ دەپرسم من وا دەبینم تۆ ئەو قسانەی تۆ ئەوەی لێ دەخوێندرێتەوە مردن و ژیان و ڕزق و نان و ناو و دانان و فەسڵکردن و تەعینکردن و بەرزکردنەوەی خەڵک و نزمکردنەوەی خەڵک هەمووی بەدەستی تۆیە بە یەک ئیمزای تۆ ئەم وڵاتە دەڕوا دەی وەڵڵای ئەمەی کە تۆی دەیڵێی بەس لە خوا دەوەشێتەوە بەس خوا ئەوەی پێ دەکرێ نانی خەڵک ناوی خەڵک ژیانی خەڵک مردنی خەڵک ئەو ئافرەتێکی خەڵکی ئیتالیا ئەوەی بەو سەرکردە بەناو مسلمانە وت وتی ئەمەی کە تۆ دەیڵێ ئەم وڵاتە هەمووی لەسەر پەنجەی من دەخولێتەوە بەس کاری خوایە نەک کاری عەبدی خوا تۆ وەکو هاوڵاتیەک و بەشەرێک سەیری خۆ ناکەی تۆ بۆیە ئەو پرسیارەم لێ کردی لە پلەی خواتیدا تۆ دەبینی معمر قەزافی بەس عرقی شەرمەزایی دەدا و یەک وشە لە دەمی نەهاتە دەرەوە هیچت بۆ ناوترێ کاکە ئەوە تەمسیلی ئیسلام دەکات لە وڵاتی مسلماناندا خەڵکی دەڵێ وڵاتە ئیسلامیەکان ئاخە وڵاتە ئیسلامیەکان سەرکردەیەکی ئاوا حکمڕانی دەکا نەک ئەو بەرنامەی کە پێغەمبەری خوا بۆ مرۆڤایەتی پێشکەشی کرد بەداخەوەم لە کوردستانی ئێمەدا ماوەیەکە هەندێک ڕۆژنامە و گۆڤار خەڵکێک کە هەرچی مستەوای عیلمی بێنیانە هەرچی خوێن خوێندنەوەیان بێ بۆ دینی پێغەمبەر صلی الله علیه و سلم نیانە دەنووسێ ئیسلام کۆنەپەرستێ ئیسلام ئەنفالی کردووە ئیسلام ڕەشەکوژی کردووە ئیسلام تیرۆرە تۆقاندنە هەر جارەی لە گۆشەیەکەوە لە گۆڤارەکە بەرچاوم دەکەوێ بەڵام بە ئەوانە دەڵێم ئەرێ ئێوە خوێندەوارترن یان ئەم پیاوە سیاستمەدارە ئەمریکیە کە ناوی دکتۆر ڕۆبەرت کرینە بڕوانامەی هەیە دکتۆرای هەیە لە سیاسەتدا دکتۆرای هەیە لە یاسا و قانوندا پسپۆڕە پسپۆڕە لە یاسای نێودەوڵەتیدا ڕاوێژکارە لە ڕاوێژکاری سەرۆکی پێشووی ئەمریکا بوو لە کۆشکی سپیدا دەوامی دەکرد ئەم پیاوە هات سیاسەتی پێغەمبەری خوای دیراسە کە دوای یانزەی سێپتەمبەر کە وتیان ئیسلام ئەو ترسناکەیە کە سەیری ئا ئەم بەرنامەی کرد کە من بۆ جەنابتانی باس دەکەم یەکسە وتی ئەشهەدو ئەن لا ئیلاهە ئیلا الله و ئەشهەدو ئەنە محەممەدە ڕەسوول الله حکمڕانی دنیا ئا ئەم محەممەدە بیکردا جیهاندا حەسایەوە بابە تۆی نەخوێندەواری ئەم کوردستانە خوازانە لە دوی متەوەستە ساقت بوو یان شەشی ابتدایی تەواو نەکردووە ئێستا لە مەکتەبی سیاسی حزبێکا بە تەسکیە هەڵبژێردراوی تۆ لەم پیاوە دکتۆر ڕۆبەرت کرین شارەزاتری کە پسپۆڕی سیاسەتی نێودەوڵەتیە تۆ شارەزاتری لە پرۆفیسۆری ڕوسی ڤۆلتین برۆساکۆف کاتێک کەوا مامۆستای کۆندۆلیزا ڕایزی وەزیری خارجی پێشووی ئەمریکا بوو بۆ زمانی ڕوسی هەرچی دەرسی ڕوسی بوو ئەو بە وەزیری خارجی ئەمریکای دەگوت پرۆفیسۆرە لە زمانی ڕوسیدا ئەم پیاوە لە ڕوسیا الحمدلله ساڵی ڕابردوو مسلمان بوو خەڵک کاکە خەڵکی خوێندەوار خەڵکی سیاسەتمەدار خەڵکی ژیر خەڵکی عاقڵ کە دیراسەی ئەم دینی پێغەمبەرە دەکا ئەڵێ بەس ئەمە حەقە ئەمە دوو بنەمای تر بوون لە بنەماکان کە بۆم باسکردن وڵاتی پێشکەوت و کە دەیەوێ پێشکەوتوو بێ ئەبێ ئەخلاقی سیاسی هەبێ ئەبێ سیاسەت ئەخلاقی تێدا بێ دووەمیشیان ئەوە بوو کە بۆم باسکردن ئەبێ نیشتەجێبوونی خەڵک ماڵی خەڵک دامودەزگای حکومت بۆ خەڵک لە پێش ژیانی سەرکردە خۆیەوە بێ ئەم بابەتە زنجیرە باسێکەوە بە پشتیوانی ئەو ڕب العالمینە ئیشاڵڵا دەچمە سەر خاڵێکانی تر لە جمعەکانی داهاتوودا ئیشاڵڵا ئامادەی بن و گوێ بۆ بگن و لە ئیسلام وەکو خۆی حاڵی بن یا ڕەبی خوا ڕەحممان پێ بکەی یا ڕەبی خوا هیدایەتمان بدەی خوای پەروەردگار لەم ڕۆژە مبارەکەدا بەدەستی بەدەست نوێژەوە ڕوو لە قیبلەی تۆ لێت دەپاڕێنەوە یا ڕەبی خوا ئەوەی دڵ بەخەمە دڵ خۆشی کەی یا ڕەبی خوا ئەوەی گرفتی هەیە بۆی چارەسەر کەی یا ڕەبی خوا ئەوەی نەخۆشە یا شافی یا شافی شیفای بۆ بنێری یا ڕەبی خوا شیفا بۆ هەموو نەخۆشەکانمان بنێری یا ربی خوا شفا بۆ هەموو ئەو نەخۆشانە بنێری کە بە تایبەت چاوەڕێی دوعای خێری ئەهلی ئەم مزگەوتەن و دوعای ئیماندارێکی بە حەقیان بۆ ژیراکەی یا ربی خوا لەم ڕۆژی مبارەکەدا سپاست دەکەین لەسەر کلی دڵۆپە بارانێک بە هەزاران سپاس کە بۆت باراندین یا ربی خوا بۆمان زیاد کەی بارانی ڕەحمەتی خۆتمان بەسەرا بارێنی خوا ئێمە بەس قاپی ڕەحمەتی تۆمان ماوە ڕووی تێکەین یا ربی ڕەحمەتی خۆتمان لێ نەگریەوە لە کەرەم و قاپی ڕەحمەتی خۆت بێ بەشمان نەکەی خوایە حکمی ئەو ئیسلامە جارشکە بەسەر خۆماندا بینینەوە خوایە ئەم جیهانە مەزڵومە ئەم هەموو گەلانەی دنیا لەژێر ئاڵاکە و حکومەکەی پێغەمبەرە جارشکە بحەسێنەوە دادگەری باڵ بەسەر مرۆڤایەتیە بچێشێ خوایە لە زوڵم لە ستەم لە جور بمان پارێزی ئەو کاربەدەستانی لەم حکومەتەدا ڕێک و پێکن خزمەتکارن بەدەم خەڵکەوەن خەڵک خۆشی دەون لەناو خەڵکان خوا مۆفەقیان کەی خوا پارێزگاریان لێ بکەی خوا پلیان بەرزتر کەی خوا ئەوانەی خیانەتکارن بەس خیانەت بێنێتەوە ڕێگایان ئەوانە سەرنگۆنی دنیا و قیامەت کەی لەناوماندا بیان بەیتە دەرەوە یا ڕەبی خوا هیدایەتی گەنج و لاوەکانمان بدەی ئەو گەنج و لاوانەی کە لەم خێر و بەرەکەتی مزگەوتە مەحرومن یا ڕەبی خوا هیدایەتیان بدەی یا ڕەبی خوایە کاتی کۆرسی یەکەمی ئیمتیحانەکانە خوا ڕەحم بە قوتابیەکان و خوێندکارەکانمان بکەی یا ڕەبی خوا تەلەبەکانمان بەسەری بەرزەوە بە دەرەجەی بەرزەوە بێنەوە ناو باوەشی دایک و باوکیان خوا دڵی دایک و باوکەکان خۆشکەی بەوەی کە کوڕەکانیان کچەکانیان دەرەجەی بەرز و نمرەی بەرز و ئەخلاقی بەرز و سەری بەرز لە کۆمەڵە بێنەوە بۆ ناو ماڵەکانیان یا ڕەبی خوا هیدایەتی مامۆستا بەڕێزەکان بدەی تەحەمولیان زیاد کەی علمیان زیاد کەی حلمیان زیاد کەی یا ئەرحەم الراحمین یا الله